الحمد لله حمدا كثيرا كما امر والصلاه والسلام على حبيبنا محمد سيد البشر وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر واذن بخبر وقال رسول الله صلى الله عليه وسلم اجتنبوا السبع الموبقات قالوا يا رسول الله وما هن قال الإشراك بالله والسحر وقتل النفس التي حرم الله إلا بالحق وأكل الربا ئیمانەکەمان بپارێزێت اللهم آمین بەردەوامین لە باس کردنی زنجیرەی تاوانە گەورەکان تاوانە لەناوبەرەکان ئەو تاوانانەی کە ماڵی دنیا و دوا ڕۆژمان وێران دەکەن ئەو تاوانانەی کە ڕەنج بە خەسارمان دەکەن لەوانەیە بڵێ بۆچی مامۆستا ئەوەندە باسی تاوانەکان دەکا چونکە ئەگەر ئەو تاوانە گەورانە هاتنە دی و بوون بە دیاردە ئەوە ژیان دەبێ بە ژان ئەوە دونیامان لێ دەبێ بە دۆزەخ پێش دۆزەخی قیامەت هەروەکو ئێستا دەبینین کە ئەو تاوانە گەورانە ناوەکانیان گۆڕیوە و وە لەلای موسڵمانانیان شیرین کردووە دەڵێ ئەمەیان پەیوەندی بە دینەوە نییە، ئەمەیان بەشی سیاسەتە و ئەمەشیان مۆدێلە، ئەمەیشیان عەولەمەیە، ئەوەیشیان عادەتە، دەی چی مایەوە بۆ دینەکە؟ بۆیە فێڵ و تەڵەکەی شەیتان وای کردووە کە ئەو تاوانە گەورانە بوون بە دیاردە و خەڵکیش زۆر بەلایەوە ئاسایی بووە بەداخەوە. بۆیە باسی ئەو تاوانە گەورانە دەکەین بۆ ئەوەی کە خۆمانی لێ بپارێزین. حوزەیفەی کوڕی یەمان خودا لێی ڕازی بێ کە یەکێک بووە لە خۆشەویستانی پێغەمبەر صلی الله علیه وسلم وەکو خاوەنی نهێنیەکان و ئەمین سری ئەم ئومەتە بووە ئەڵێ خەڵکان دەهاتن دائیمەن پرسیاریان لە پێغەمبەر دەکرد صلی الله علیه وسلم لە شتی خیر دەیانگو قوربان کامە خێرە و کامە چاکە بەڵام من بەردەوام پرسیارم لێ دەکرد لە شەڕ، مەخافەتە ان یدرکنی، لەوەی دەترسام کە تووشم بێ، بۆیە بەردەوام لە شەڕ پرسیارم لێ دەکرد لە شتە خراپەکان، بۆ ئەوەی بیان ناسم، وەک شاعیر دەڵێ، عرفت الشر لا للشر ولکن لتوقیه، من لا یعرف الشر من الخیر یقع فیه، بۆیە شەڕم زانی، بۆیە شەڕم ناسی، بۆ ئەوەی خۆی لێ بپارێزم. هەر کەسێک شەڕ نەناسێ و خراپە و تاوان نەناسێ ئەوە بە تاکید دەکەوێتە ناویەوە بۆیە ئێمەش پێویستە ئەو شەڕ و تاوان و خراپەکان بزانین بۆ ئەوەی خۆمانی لێ بە دوور بگرین هەروەکو چۆن یەکێک ئەگەر بەناو چێڵگەی ئەلغامدا دەڕوا دەبێ زۆر بە حەزەرەوە وریا بێت و پێنەنێ بەناو ئەلغامەکەدا ئەینا پیا ئەتەقێتەوە و لە ناوی دەبا بە هەمان شێوەش پرسیار کرا لە ئیمام عومەر خوا لێی ڕازی بێ سەبارەت بە مەعنای تەقوا فەرمووی، ئەگەر بەناو شوێنێکا بڕۆی دڕک و داڵی لێ بێت چۆن ئەڕۆی؟ کابراش وتی، خۆم دەپێچمەوە و خۆم هەڵدەکەم و زۆر بە لەباری بۆ ئەوەی پێ نەنێم بەو دڕکانەدا. بەڵێ، دەی فەرمووی، ئەوە تەقوایە، ئەوە تەقوایە کە تۆ خۆت لەو دڕکانە دەپارێزی. بۆیە ئێمەش دەبێ خۆ لەو تاوانانە بپارێزین بۆ ئەوەی وەکو ئەلغاماسا پیامانا نەتەقێتەوە و ماڵی دنیا و قیامەتمان نەبا لە وتاری ڕابردوودا لە خزمەت انما حرم ربی الفواحش ما ظهر منها وما بطن لە خزمەت ئەو ئایەتەدا بووین و چوار تاوانی گەورەمان باس کرد لەوانە زوڵم و ستەم و داوێن پیسی و و هەروەها شیرک و و پاشانیش فەتوادان بە بێ عیلم لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە دەچینە خزمەت فەرموودەیەکی پێغەمبەر صلی الله علیه وسلم کە پێغەمبەر گیان لەو فەرموودەیەدا حەوت تاوانی گەورەمان بۆ باس دەکا هەر بە کورتی ئێمەش ئاماژەیان پێ دەکەین، ئەینا هەر تاوانەی بە وتارێکیش تەواو نابێ، بەڵام وەکوو بیرهێنانەوەیەک بۆ خۆیشم و بۆ ئێوەش. ئەبی هورەیرە بۆمان دەگێڕێتەوە، خوا لێی ڕازی بێ، کە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، اجتنبو السبع الموبقات، فەرموویەتی، دوور خۆتان دوور بگرن، دوور بکەونەوە لەو حەوت تاوانە بە هیلاکدەرە، لەو حەوت تاوانە ماڵوێرانکەرە، موبیقات یانی موهلیکات، ئەوانەی کە بە هیلاکمان دەبەن. ئەو هاوەڵان فەرموویان، قالوا یا رسول اللە و ما هن، فەرموویان ئەی رەسوولی خوا ئەو حەوت تاوانە چییە کە بە هیلاکمان دەبەن و لەناومان دەبەن؟ قال، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، یەکەمیان، الاشراک باللە، فەرمووی یەکەمیان شەریک بۆ خوا قەراردانە، کەوا، اکبر الکبائرە، گەورەترینی تاوانە گەورەکانە، لەوانەیە هەندێک بڵێ ئەوە چیە ئەوەندە باسی شیرک دەکەن، بەڵام دەبێ زۆر باس بکرێ، چونکە شیرک پێغەمبەر خوای گەورە بە پێغەمبەرانی زووش و بە پێغەمبەری خۆشمانی فەرمووە، لئن اشرکت لیحبطن عملک، ئەگەر شەریکت بۆ خوا قەراردا هەموو کار و کردەوەکانت پووچ دەبێتەوە و بەتاڵ دەبێتەوە، چونکە خوای گەورە لە هەموو شتێ خۆش دەبێ بەس لە مشریک خۆش نابێ کەسێ شەریکی بۆ خوا قەراردا بەهەشت لەسەر ئەو حەرامە ئەوانەی کە مشریکن بەردەوام لە تەفرەقە و دووبەرەکیدان لە خورافیاتدان لە ژیانێکی ناخۆشدان مشریک لە هەمووشت دەترسێ لە خوا ناترسێ بۆیە ئێمە دەبێت زۆر باسی بکەین چونکە ماڵوێرانی دنیا و دوا ڕۆژی تێدایە و گەورەترینی تاوانە کە لە قورئان و سوننەدا بۆمان باسکراوە و بەردەوام دەبێ خۆمانی لێ بپارێزین، لە کاتێکدا تۆ دەڵێی لا الە الا اللە دەبێ بەس خودا بە ڕازق و بە مەعبود بزانی و هەروەها دەبێ هاوارت بەس بۆ خوا بێ نەک بۆ فڵان و فیسار و ئای چەنێ دەبینین خەڵکانێک دەڵێ یا فڵان کەس هاوار لەسەر ئاڵاکەیان نووسراوە یا فڵان با ئەسحابەی پێغەمبەریش بێ دروست نییە یان چەنێ خەڵکان دەبینین بەتەمای قەبرێک و پەڕۆیەک و بەتەمای کۆمەڵە شتێک لە خۆی گەڕاوە بۆیە ئەمانە هەمووی شیرکە و دەبێ ئاگامان لێ بێ و خۆمانی لێ بە دوور بگرین بۆ ئەوەی ماڵمان وێران نەبێ چونکە تۆ دەڵێ ئیاکە نەعبود و خوایە من عەبدی تۆم وریابە دەبێ هاوارت هەر بۆ خوا بێ تەوەکولت بەس لەسەر خوا بێ، سەربڕینت هەر بۆ خوا بێ، نەزرەکەیت هەر بۆ خوا بێ، نەچی بۆ لای ئەم لاو لایەک و بۆ غەیری خوا. بۆیە تاوانی دووەم لە تاوانە گەورەکان کە لەگەڵ ئەوە هاتووە، والسحر، و هەروەها سیحر، جادووگەر و فاڵچی، کە ئەویش لە تاوانە گەورەکانە، بۆ؟ چونکە پشت بەستنە بە غەیری خوا، هاوار کردنە بۆ غەیری خوا، حەیفە تۆی موسوڵمان کە دەڵێی من هەموو شتێکم بۆ خوایە، بەڵام بچی بۆ لای سیحر بازێک، جادووگەرێک، فاڵچییەک، قاوەگرەوەیەک بۆ سەیری ئاوێنە بکە، بەختت بۆ بخوێنێتەوە، بەتایبەتی دایکان و خوشکانمان ئەو بازاڕەیان گەرم کردووە و خەڵکانێکیش بۆ خۆیان، ئەوانەش بەعام لە بەرگی دین دانە، خۆ کەس بە خۆی ناڵێ من سیحرباز و فێڵبازم، ئەگەر وا بڵێ کەس ناچێ، بەڵام لە بەرگی دیندا و بە ناوی پیرۆزییەوە قۆڵی خەڵک دەبڕن، بۆیە هەر کەسێک بڕوای بەوان هەبێ، فقد کفر بما انزل علی محمد صلی اللە علیە وسلم ئەوە کافر دەبێ بەوەی کە دابەزیەوە بۆ سەر پێغەمبەر صلی اللە علیە وسلم بۆیە وریابن نەچن بەلای ئەوانەدا دەخیل چونکە ئەوە شیرکە و لە تاوانە گەورەکان و لە ناوبەرەکانە سحر و جادو خڵەتاندنە فێڵکردنە لە خەڵک چاوی فێڵ لە چاوی خەڵک دەکەن و ئینسانی ساحر و فێڵباز و جادوگەر قەت سەرکەوتو نابێ ئەگەر ئەوانە ئیدیعای عیلمی غەیب دەکەن و یەکێک دەچێ دەڵێ وەڵا قوربان دزیم لێ کراوە و بەڵکو بزانی کێ دزیویەتی یان جۆرەها شتی کە ئەگەر ئەوانە ئیدیعای غەیب دەکەن و غەیب دەزانن ئەی بۆ حاڵی خۆیان چاک ناکەن ئەی بۆ خەمێ لە خۆیان ناخۆن بەڵام هیچ کەس غەیب نازانێ ئللا ذاتی ئەڵڵا نەبێ جەلە جەلالوه بۆیە یەکەمیان شەریک بۆ خوا قەراردان لە تاوانە گەورەکان دووەمیشیان والسحر کە سیحریش بە هەمان شێوە هاوارکردنە بۆ غەیری خوا و پەنابردنە بۆ غەیری خوا و فێڵکردنە لە خەڵک سێمینیشیان وقتل النفس التي حرم الله إلا بالحق لە تاوانە گەورەکان لە تاوانە بە هیلاکدەر و مهلیکات و ماڵوێرانکەرەکان کوشتنی نەفسێک بە ناحەق ئەها ئێستا کوشتن چەند زۆر بووە خۆ کوشتن هەیە بەڵام بە حەق کەسێ کەسێکی بە عەمدی کوشت ئەوە دەتوانی بیکوژیەوە و حاکم بڕیاری بۆ دەردەکا بەڵام کوشتنی بە ناهەق ڕوخاندنی بینای خوا ڕوخاندنی کەعبە ئەهوەنترە لە ڕوخاندن و لەناوبردنی کەسێک بە ناهەق ئەها لەم سەردەمی تەکنۆلۆژیا و عەولەمە و مافی مرۆڤ و دیموکراسی و ئەم هەموو دروشمە باق و بریقانە ئەم هەموو خەڵکە دەکوژرێ بەڵام ڕووباری خوێن هەڵساوە بە تایبەت لە ناو موسڵماناندا کە بە پیلانی بێ باوەڕانە بەڵام کەم کەس دەنگی لێوە دێ بەڵام لە هەر شوێنێک جولەکەیەک بێ دینێک بکوژرێ ئەوە دنیا و ڕاگەیانەکان لی دەکەنە هات و هاوار بۆیە بەڕاستی ئێستا ئەم هەموو کوشتنەی کە هەیە لە ئارادا داخەکەم بە تایبەت لە ناو مسلماناندا و هەمووشیان خۆیان بە مسلمان دەزان و لا ئیلاها ئیلا الله بەرز دەکەنەوە و فتوا لەسەر یەکتر دەدەن بەڕاستی ئەوە جێگەی ئەسەفە لە پێناوی چی و بۆ چی و لەبەر چی و بۆ کێ؟ بۆچی بیر ناکەینەوە بۆچی یەکتر بکوژین و یەکتر قڕ کەین؟ بەڕاستی ئەمە زۆر خەتەرە. تەنها لە ساڵی دوو هەزار و چواردە دا لەم عێراقەی خۆمان سیانزە هەزار و حەوت سەد کەس کوژراوە. لە عێراقێکی بچکۆلە. تەنها لە سوریای دراوسێمان سێ سەد و چواردە هەزار کەس کوژراوە. ئەمانە تاوانیان چی بوو؟ ئەم ژن و مناڵ و خەڵکە سڤیلە ئەمە بۆ کوژراو کێ کوشتی؟ ئەم هەموو ماڵ و حاڵە بۆ ڕوخێنرا؟ ئەم هەموو ساروخە بۆچی لەسەرمان تاقی بکرێتەوە؟ بۆچی چەکەکانی خۆیان بە گران پێمان دەفرۆشن و نەوتەکەی ئێمە بە هەرزان دەبەن؟ بۆچی ئینسانی موسڵمان ئەوەندە سوک و ڕەزیل و خوێنەکەی ئەوەندە بێنرخە لای بێباوەڕان؟ بۆیە دەبێ ئێمە وریابین ئیمانداران بەڕاستی ئەم تاوانە گەورانە غەزەبی خوای بەدواوەیە کە کوشتنی بەناحەق یەکێکە لە تاوانە گەورەکان پاشانیش وەئەکل الربا خواردنی ڕیباش ئەوەش یەکێکە لە تاوانە گەورەکان کە پێی دەڵێن سوود کەوا یەکێک چەند دەفتەرێک دەدا بە زەلامێک و دەڵێت تۆم هەر دەفتەرەی مانگی پێنج گەڵام بەرێ ئەمە بۆ خۆی ڕیبایە بانقەکان زۆر مامەڵەی ڕبەویان تێدایە یان جاری وایە سلفەیەک وەردەگری یان سارەیەک بە قیز ڕادەکێشی غەرامەی تەئخیری تێدایە کە لە عەقد عەقدەکە ئیمزات کرد ئەڵێ لە کاتی خۆیدا نەتهێنایەوە مانگی ئەوەندەی لەسەر سەرێ ئەوە ڕیبایە معامەلەی ڕیبا گەلێک زۆرە ئەویش حەرامە و لە تاوانە گەورەکانە چونکە کۆمەڵێکی کەم پڕ دەبن و و کۆمەڵێکی زۆریش قڕ دەبن چونکە خواردنی ماڵی خەڵکە بەناحەق و ئێمەی مسلمان ماڵ و ناموسی یەکتر لەسەر ئێمە حەرامە و دەبێ ئاگامان لێ بێ ئەگەر ماڵی حەرامت خوارد نوێژ و ڕۆژ و تاعەت و دوعا و عیبادەتت هیچی وەرناگیرێ پەنا بەخوا بۆیە ئاگامان لێ بێت بۆ ئەوەی کەوا دوور بکەوینەوە لە خواردنی ڕیبا کە ئەوەیش بۆ خۆی دەبێت لە وتارێکی تایبەتە باس بکرێ و هەروەها لە تاوانە گەورەکان و ئەکل و مالی الیتیم خواردنی ماڵی هەتیوان ئەوە زوڵمە انما یاکلون فی بطونهم نارا ئەوانەی کە ماڵی هەتیو دەخۆن ئەوە ئاگر دەخەنە ناو زجی خۆیانەوە ماڵی هەتیو دەبێ بپارێزرێ معامەلەی پێوە بکرێ و بۆیان زیاد بکرێ و ئاگاداری لێ بکرێت و نەک ماڵەکەیان بخۆی بەناوی خزمایەتیەوە یان بەناوی هەر شتێکەوە بێت چونکە بەڕاستی هەتیو دەبێت ئاگات لێ بێت و تا گەورە دەبێت و بۆ خۆی باڵغ دەبێت خواردنی ماڵی هەتیو زۆر خەتەرە بە تایبەت بۆ تۆی موسڵمان دەبێت زۆر وریابی چونکە حەرامە و هەروەها شەشەمینیشان وە تەوەلی یەوم زەحف پشت هەڵکردن لە ڕۆژی ڕووبەڕووبوونەوەی بەرە بێ بڕوایاندا کە تۆ پشتت هەڵکرد ئەوە خەڵک چاو لە تۆ دەکا ئەوە جەبهەکە دەشچێ بۆیە فیرارکردن لە ڕۆژی ڕوبەڕوبوونەوەدا ئەویش لە تاوانە گەورەکانە و حوتەمینیشیان لەو تاوانە گەورانە کە پێغمبەر صلی الله عليه وسلم لەو فەرمودەیەدا ئاماژەی پێکردوە فەرموویەتی وقذف المحصنات الغافلات المؤمنات قەزفکردن و بوختانکردن و تۆمەتبارکردنی ئافرەتانێکی بێ ئاگای داوێن پاک تۆ بوختانیان بۆ دروست کەی ئەوە بەڕاستی زۆر خەتەرە چونکە یان دەبێ بوختانەکەت ئیسپات کەی بە چوار شاهید و یان بە تەواتی بی ئیسپاتی کەی ئەینا دەبێت تۆی بوختان چی هەشتا دارت لێ بدرێ ئەها لە ئیسلامدا چەند گەورەیە یەکێ لە نیشانەکانی ئەوەی تاوانە گەورەکان ئەوەیە کە دەبێت حەدی بۆ دانرابێ وەکو ئەوەی کەوا کەسێ بوختان دەکا ئەگەر پێی نەسەلما دەبێت هەشتا داری لێ بدرێ دەستی دز دەبێت ببڕدرێ ئەو کەسەی مەشروب دەخواتەوە دەبێت شەلاقی لێ بدرێ و هەروەها ئەو کەسەی کەسێ بەناحەق دەکوژرێ دەبێت بکوژرێتەوە ئەگەر ئەو حوکمانە جێبەجێ بکرێ ئەوا ئەم هەم تاوانە گەورانە ئاوا نابێتە دیاردە و ئاوا زۆر نابێ و ئاوا بەو شێوەیە ماڵی خەڵک وێران نابێ بەڵام تەماشا دەکەی قاتیل دەزانێ ناکوژرێتەوە بۆیە خەڵکی زۆر دەکوژێ و هەروەها ئەوانش کە بوختان دەکەن بە خەڵک چەندە خەڵک لەسەر بوختان ماڵی وێران بوو چەندە ژن و مێر تەلاق دران چەندە ماڵ هەڵوەشە بۆیە بەڕاستی بوختان کردنیش لە تاوانە گەورەکانە و دەبێ خۆمانی لێ بەدوور بگرین، جا ئەم تاوانە گەورانە ئەمانە هەریەکەیان وتارێکی دەوێ و چونکە بەڕاستی ئەو تاوانانە لەناو هەر گەل و کۆمەڵگایەکدا ئەگەر بوون بەدیاردا ئەوە ئەو گەل و کۆمەڵگایە بەرەو هەڵوەشانەوە دەچێ بەرەو لەناوچوون دەچێ هەروەکو دەبینین ئێستا ئەو ئەو تاوانانە زۆر بووە لەناوماندا بەداخەوە چونکە حوکمی ئیسلام کاری پێ ناکرێ چونکە ئەو حەدانەیان بەسەردا جێبەجێ ناکرێ ئەوەتا دەبینی ئەم هەموو خەڵکە دەکوژرێ و ڕووباری خوێن هەستاوە و خەڵکانی منافیق و بێباوەڕیش پێمان پێ دەکەن و هەمووی لەبەر خاتری پاراستنی ئاسایش و ئەمنیەتی ئیسرائیل و بێباوەڕان بۆیە موسڵمانان با ئێمە بە خۆماندا بچینەوە و با بە ئاگا بێینەوە چیت بۆ خۆت پێ خۆشە ئەوەشت بۆ برا موسڵمانەکەت پێ خۆش بێ با بگەڕێنە بۆ مەنتیقی عەقڵ و بۆ ئەو شەریعەتەی کە خوای گەورە بۆی ناردوین و لەو تاوانە گەورانە خۆمان بە دوور بگرین ئەگەر خۆمان بە دوورگر لەو تاوانە گەورانە خوای گەورە وعدی داوە فەرموویەتی ئین تەجتەنی بوو کە بە ئیڕەماتون هەونە عنه ئەگەر دوور بکەونەوە لەو تاوانە گەورانە خۆتان لەو تاوانە گەورانە بپارێزن ئەوە وەعدی خوایە نکفر عنکم سیئاتکم خوای گەورە دەفەرمێ گوناهەکانتان تاوانەکانتان بۆ دادەپۆشین و و بۆتان دەسڕینەوە وندخلکم مدخلا کەریمە دەتان خەینە شوێنێکی باش کە بەهشتا ئەمە خوا کەفالەت و وەکالەتی داوە وەعدی داوە زەمانەتی داوە کە هەر کەسێک لە تاوانە گەورەکان دوور کەوێتەوە ئەوە خوای گەورە لە تاوانە بچکۆکانی دەبورێت و و دەیخاتە ناو بەهشتەوە ئای لەو ڕۆژەی کەوا سەر لەسرە مەرگ داین و مردن لێمان نزیک بۆتەوە ئەو کاتە چەند خۆشحاڵی دەڵێ یا ڕەبی خوایە من تاوانە گەورەکانم نەکردووە و و هەمووشمان کەوتووی نەتاوانی بچووکەوە هەمووشمان تووشی درۆ دەلەسە و غیبەت هەندێک شت بووینە ئەلەوانەشدا ڕەحمی خوا گەلێک زۆرە ئای ئەو کەسەی کە تاوانی گەورەی کردووە لە کاتی سەرە مەرگا کە هەناسەکەی تەسک و تەنک دەبێتەوە ئای چەند دەترسێت و لا ئیلاهە ئیلا اللەی بۆ نایە ئای لەو کاتەدا جەهەنەمەکە لەبەر چاوێتی کە ماڵی خەڵکت بۆ دزی و تاڵان و فەرهودت کرد کە ئەو پیاوانەت بۆ کوشت بۆ لە ناوت بردن کە بۆچی بوختانت بە فڵان کەسی کرد و لەسەر و بوختانە تەلاق درا و کوژرا کە بۆچی بۆچی سحر و جادوت کرد بۆچی بۆ ماڵی دنیا بازرگانیت بە ماڵ و ناموسی خەڵکەوە دەکرد بۆچی بەزەیت بە خەڵکانە هاتەوە بەڕاستی لە کاتی سەرەمەرگا ئەوانەی کە خاوەنی تاوانە گەورەکانن بەڕاستی زۆر دەترسێ و ماڵ وێرانن ئەوانەیش کەوانیان کردووە ئەوە ڕحمی خوای گەورەگەلێک زۆرە کوردستان لە پیلانی دوژمنان سەلامەت کەی خوایە ئاوێکی بە ڕەحمەت بڕێژی بەسەر ئەو ئاگرەدا یا رب العالمین یا ربی خوایە قەڵەمی عفو بێنی بەسەر تاوانەکانماندا خوا ڕەحم بە ڕۆڵەکانمان بکە یا رب العالمین خوایە پیر و پەککەوتەکانمان زەلیل و آخر زەلیل و ڕسوانە بن یا الله خوایە پیرەکانمان آخر خێر بن یا الله یا ربی خوایە ئەوانەی داوای دوعای شیفایان کردوین ئەو نەخۆشانە